گوێم لە دەنگێک بوو لە لای بەردەکە دەهات دەنجی پیاوێک بوو نازانم هاواری دەکرد یان داوای یارمەتی دەکرد دڵنیا بووی ئەوە دەنجی دەریا بوو زریانێکی ئەوها بە بۆچوونی من دەنگێکی زۆری لێ دەبیسترێ دڵنیا نیم بەڵام گوێم لە شتێک بوو کوڕەکەم دەبێ هەر ئێستا ئەم شوێنە دابخەین هیچ کەسێک لە شەوێکی زریاناوی ئەوها نایات دایە وا دەچمە دەرەوە چراکە دەکوژێنمەوە. باشە کوڕەکەم. زۆر زۆر بەخێرەی بەڕێزم. ئەم شوێنەم بە دڵە زۆرم پێ خۆشە ئەی مناڵ شتێکم بۆ بێنە بیخۆم برسیمە بە درێژایی شەو هیچم نەخواردووە باشە. تۆ خاوەنی ئەو شوێنێ و ئەو مناڵی تۆیە؟ بەڵێ. هەندێک خواردن بێنە بۆ ژوورەکەم باشە گەورم باشە دەتوانی لەسەر ئەم دەفتەرە واژوێک بکەی من کاپتنم کاپتن تەنها ناوی کاپتن بنووسە ئەم سندوقە زۆر قورسە بێ دەچێ میوانێکی سیرمان هەبێ ئەم شەو کە لە ناکاو بە دیار کەوت لە پاش مردنی بابم میوانی وام نەبینیوە دایە مەترسێ هیچ ڕووی نەداوە ئێ دەتوانم بە تەنیا هەڵی بگرم ئەوە هێنامە ئێرە باشە لە کوێ دانێم لە تەنێ شوێنی خەوتمی دانێ لەم دێیە بچووکە ئینگلیزیە لە دایک بووم تەمەنم سێزدە ساڵە و هەمووی کارەکانم بە تەنها دەیکەم ئەوەش پشیلە بە ئەمەکەکەمە بین بۆ بە شیری شێر بەخێو کراوە میوانێکی میوانخانەکەمان کە لە ئەفریقیا هاتبوو پێ بەخشیم چۆنن باشن؟ ئەم زریانە بەهێزە چییە؟ ئەترسم خانوەکانمان لێ بڕوخێنێ پێم وانە ئەم زریانێ توانای تێکدانی خانوەکانمانی هەبێ ئەرێ بەڕاست تەماشای ئەوە بکەن ئەم خواردنانم بۆ میوانە تازەکەمان کڕیوە. ئێستا لە میوانخانەکەمان پێشوازی لە گەشتیارێکی تازە دەکەین. گەشتیارێکی تازەتان لایە؟ بەڵێ لیلی ئازیزم، دوێنێ ئێوارە گەشتیارێکمان بۆ هات و سندووقێکیشی پێ بوو. ها، ئاگاداری خۆت و دایکت بە جێم، کوڕی خۆم. زۆر سپاس گەورم بۆ ئەم گرنگی پێدانە. بێن بۆ با بڕۆینەوە بە هیوای دیدار بەڵێ دوایی دەتبینمەوە بە هیوای دیدار بە هیوای دیدار کاتم بە دەستەوە نیە تاکو بە فیڕۆی بدەم پاش مردنی بابم بومەتە بەرپرسی میوانخانەکە وە ئیشێکی زۆرم هەیە. دایە گەڕامەوە داوای لێبوردن دەکەم کەمێک دواکەوتم. سوپاس جیم. دەتوانی کەمێک زەویەکە خاوێن کەیەوە باشە بەختەوەریم دۆزیەوە لەگەڵ داکەم هاهاها بەختەوەرم لەگەڵ جێم هێشتا میوانەکە لەسەرەوە خەوتووە کەمێ لەسەر خۆ بە بەڵێ بیرم چوو. هەی مناڵ ئایا تەنها ئەم ڕێگای هەیە لە پشتەوە بۆ چوونە دەرەوە؟ بەڵێ ئەمە تاکە ڕێگای دەرچوونە لە پشتەوە هێ مناڵ هێ مناڵ بەڵێ ئایس کە سیاتوە بۆ ئێرە نەخێر کەس نەهاتووە باشە باشە سوپاس بۆ تۆی مناڵ لە میوانخانەکەمان گەشتارەکان تەنها ناخەون بەڵکو خواردنیشیان پێشکەش دەکرێت، هەر بۆیە هەموو ئێوارانێک خەڵکانێکی زۆرمان بۆ دێت تاکو کاتێکی خۆش و خواردنێکی بەتام بخۆن. دایە، هەندێ ساردەمەنیم بدەرێ. بەڵێ، باشە. گوێ بگرن، دەبێ هەمووتان گۆرانیم لەگەڵ بڵێن. باز لە پیاو و مردن! ئای بۆ لە دوام نانێنەوە! واز لە گاڵتە و قسەکردن بێنن! دەیبلێنەوە پازدە پیاو مردن لە پێناو سندوقێک بۆ هەمووتا لەگەڵم نالێنەوە بۆ نالێنەوە دای لەگەڵم بلێنەوە پازدە پیاو مردن لە پێناو سندوقێک دەی بڵێنەوە دای هەرێستا پازدە پیاو سندوقێک لە پێناو مردن بلێەوە دەی بلێەوە بەس دە پیاوم بردن لە پێناو سند لە سندوقێ پازدە پیاوم پازدە پیاوم هەندێ پڕوپاگەندە بۆ ماوەی هەفتەیەک لە دەیەکەمان بڵاوبەوە دەربارەی چەتەیەک لە میوانخانەکەمان بەڵام پڕوپاگەندەکە تەشەنەی کرد تا وای لێ هات کەس نەهاتە میوانخانەکەمان. جەم، دار کۆ دەکەیەوە بۆ ئاگردانەکە؟ باشە جێم بۆچی ناچێ لای دادوەر و مەسەلەی چەتەکانیان پێ بڵێ دڵنیانیم کەواتەتە بێ هیچ بەڵگەیەکم پێ نییە لێلی هیچ بەڵگەیەک جێم ئا پارەی مانەوە و نانخواردنە دەداتێ یان نا؟ لە سەرەتادا کرێی ژوورەکەتان دەوێ؟ ئەو بڕە پارەیە کە لە سەرەتای هاتنت دات بەشی لەمە دوات ناکات. قسەی بێمانا پێویستمان بە پارە هەیە. باشە باشە پارەی هەموو شتەکان دەدەم کاتێ وەختی ڕۆیشتنم هات هەموو شتەکەم خە سەر حسابەکەم. جیم باشتر وایە بچیتە لای دادوەر و هەموو شتێکی پێ بڵێ تێدەگای؟ نا نا گوێ مەدەرێ هیچ شتێکمان لێ ناڕوا وە پێویست ناکا بە دادوەریش بگوترێت دەی با بڕۆین بێن بۆ وای لێ دێ گاڵتە بە هەموومان دەکات ئەگەر ئەو پیاوە چەتە بێ. سێ شتی ئەو پیاوە هەیە جێی گومانە. یەکەم، هەر ئەو گۆرانییە دووبارە دەکاتەوە کە دەربارەی پازدە پیاوەکە و سندووقەکەیە. دووەمیان زۆر دەچێتە لای بەردەکە و تەماشای زەریایەکە دەکات. سێیەم سندووقەکە. وابزانم دەبێ شتێکی تێدا بێ تاوەکو بەردەوام بە داخراوی بیهێڵێتەوە. شەو شاد بابە. جەنابی دادوەر؟ جێم ئەمڕۆ حاڵت چۆنە؟ هەندێ پڕوپاگەندەم پێگەیشت چی بووە جێم؟ بەیانی باش جەنابی دادوەر بەخێر بێی ماوەیەکی زۆرە نەمان بینیوی من داوای لێبردونتان لێ دەکەم خانمان لە گەشتکردن بووم بۆیە نەمتوانی بێم هەی منداڵ هەندێک شەربەتم بۆ بێنە دەی باشە گەورەم کەواتە ئەوە پیاوە کێیە باشە دەیبینم فەرمو گەورە سپاس بۆ تۆ تۆ وەرە با بە یەک ئەودانیشین حەزم لە تەنهایی نییە وەرە با بە یەکەوە گۆرانێکی خۆش بڵێن لە پێ لە پێدا سندوقێک مردن بۆچی هاتووی بۆ ئێرە بۆ گۆرانی بەکەداڵی کەمێک وێستا ئەواز بکە جەنابی دادوەر نییە بەڵێ ئەواز بکە جەنابی دادوەرە وابزانم لە گەشتەکە گەڕاوەتەوە گوێ بگرە پیاو پێم نەوتی گۆرانیم لەگەل بڵێ ها؟ ئایا ئەو قسانەی دەیکەی لەگەڵ منتە بەڕێز؟ بەڵێ لەگەڵ تۆم بوو جگە لەو دوانەما کەسیدری لێ ئێرە من پیاوێکی بێچەکم بەڕێز پاشان ئەوەش لەبیر مەکە کەوا لەگەڵ یەکی قسە دەکەی کە کارەکەی پاراستنی یاسایە یاسە دەپارێزی؟ من یاسا دەپارێزم و پزیشتیشم وە گرنگجی بە هەموو نەخۆشێک دەدەم لێرە وە گرنگجی بە تۆش دەدەم ئەگەر تووشی هەر نەخۆشێک ببی دەبێ ئەوە بزانی وا قسەم لەگەڵ مەکە کە هەموو سێ دەزانێ من پێتم وت کە کارەکەم پاراستنی خەڵکە لە هەموو ئەو کەسانەی کە لە یاسا دەردەسن و من دادوەرم لەو ناوچەیە تۆ دادوەری؟ دادوەرم؟ هێ گوێ بگرە ئەگەر ئازاری هەر کەسێکتدا ئەوە ناچارم بتگرم و بەندت بکەم دەبێ ئەمە ڕوون و ئاشکرا بێ بە هیچ شێوەیەک دوا ناکەم لە وەرگرتنی هیچ ئیسرائەتێکی یەکلاکەرەوە بەرامبەر هەر کەسێک کە سەرپێچی یاسا بکات لەو ناوچەیەدا ئەی ناشرین ئەم پیاوە دەبێ هەموو ئەو پارەیە بدات کەوا لەسەریەتی خانمەکەم زۆر سوپاس سوپاس جەنابی دادوەر نانا پێویست بە سوپاس ناکە بەڕاستی زۆر نگەرانم لەو کارێکی ڕوویدا بەڵام خۆشەکەی ئەو بجەنابی دادوەر لێرە بوو بەخێر بێ گەورە کارەکان هاتنەوە باری ئاسایی خۆی خەڵکەکەش بە بێترس دەگەڕێنەوە زۆر خۆشە. بەڕێز تریلۆنی لە بەهێزترین و دەوڵەمەندترین کەسی ئەم دێیە وەلی ڤێرسی دادوەر پزیشکێکی ناسراو و دادوەرێکی دادپەروەرە پێشتر هەردووچیان هاوڕێی باوکم بوون. تەماشای چی دەکات؟ لەم ڕۆژانە زۆر شڵەژاو دیارە بەلایەنی کەم هەموو ڕۆژێ دەردەچێت ئەمداد برەوەێرە دەزێ خۆ راوەستا دەزێ خۆت بۆستە هەی دای بدات پێ نەبووتی بۆستە چێ پێوتی بە دوام بکەوین چاودێری بکەیت ئایا دادوەرەکە بوو ئا دادوەرەکە بوو نا نەخێر کەس داوای لێ نەکردووم بە تەنها خۆم هاتوم هەر وەک دەیبینی بە تەنێ خۆ داتووی بچێ ئەم کارە جێگومان دیارە ئای یەکێک نیت لە چەتەکانی دەریا گەورە تۆ مندالێکی زۆر چاچی و لەپەری ئەزایەتی دیایی ئەگەر دەتەوێت زۆران بازی بکەی زۆران بازی لەگەڵ دەکەم و لێت ناترسە تاکێک؟ بەڵێ دەمەوێت بە دوای پیاوێک بگەڕێک کە قاچێکی لەدار دروست کراوە جێم. قاتێکی دارە؟ دەمەوێ هەموو شتێ دەربارەی ئەو پیاوە بزانم کە قاچێکی لەدارە. ئەو پیاوە کێیە کە قاچێکی دارە کێیە؟ کەس بەپرسیار ناکات ئەوەی کە دەتوانم بیلێم ئەوەیە کە کابرایەکی زۆر خراپە. جیم ئەو کارەم بۆ بکە هەموو ڕۆژێ چار فنست دەدەمێ. گەنجینە؟ پیاوی قازدارینەکە؟ تێناگەم چی دەڵێ. شتێکی زۆر سەرسام و سەیرە. ناتوانم بخەوم، بەڕاستی شەوێکی نامۆیە.